پایز بەسەرچوو و زستانی بەستەڵەکیش باڵی بەسەر شاری میلۆنەدا کێشا. لەگەڵ ساردی کەش و هەوا، خەڵکی چالاکانە چاوەڕێی هەوڵی گەرم و جموجۆڵی کۆمەڵایەتی نوێیان دەکرد. بۆ بێ گومان یەکێک لەو کەسانەی کە ئەکەونە ناو گێژاوی ئەم ڕووداوانەوە، هاوڕێ دووکەڵ کەشپاکەرەوەکانمانن. هەر لەم نزیکانەوە ڕووداوێک سەرهەڵدەدا بۆ ڕووبەڕووی ڕۆمیۆ. ئەی چەند ساردە. ئێستا ئەبێ ئەنجەلیتا چی بکا؟ بیکۆرۆ. لەخوا داواکارم کە سەلامەت بێت. دەی ڕێگاکە بەردەن دای بابچین زەیرکەین سیرکەن خانەدانەکان هاتن بەخوا جل و بەرگی جوانیان لەبەرە ڕاستە کەژاوەکی ڕازاوەیە هەموو خەڵکی ئەڵێن باشە شارەک کە دێت بۆ ئێرە بەخوا من نازانم ئەمە چی ڕوەدا هی ها نیکیتا تۆ نازانی لێرە چی ڕوەدا ئەی بێ ئاگا باشە پێت دەڵێم ئەوە ئاهەنگی بو گواستنەوەی کوڕی یەکێک لە خانەدانەکانە. بەخوا ئاهەنگێکی گەورە دەبێ. هەر بۆ ئەو مەبەستەوە هەموو دەوڵەمەندە لێرە کۆبوونەوە؟ کورە ئەو ئاهەنگە زۆر شازە. هەرچی دەوڵەمەند و ناوداری وڵاتان دێن بۆ ئێرە. ژمارەیان زۆر زۆرە. خانەوادەی پاسەس دێن بۆ ئێرە. بەخوای بەسم خۆش دەبی. ئاهەنگێکیش بۆ میوانەکان ساز دەکرێ. خولە کەسێکە چ ئەیناسم چاوەکانی قژە زەردەکەی ها ڕاستە. دەتوانی یارمەتیم دەی ئەم کتێبێ بگەینە دەست ئەلفرێدۆ لە مێژە داوای کردوە. وابزانم ئەلفرێدۆ زۆر زۆر دڵی پێ خۆشە بێ. تکایە سڵاوی منی پێ بگەیەنەوە پێی بڵێ دکتۆر دەیەوێ بیبینێ چونکە زۆر بیری دەکەم. منیش زۆر بیری ئەکەم چونکە چەند ڕۆژێکە نەم بینیوە مامۆستایەکەی زۆر خەراپە لەگەڵی. ئای کوڕێکی چەند بەستەزمانە. تۆ هەموو ئەو پارانەت برد کە من لە کارکردن پەیدام کرد بوو تۆ پیاوێکی تەمبەڵی و ناتوانانی هیچ کارێک بکەیت ئەوە دەڵێ کوڕا ئەو غیرەتە لە چێ بیا کە دەنگ لەسەر مەڕسکەیتەوە ها دەبێ هەرێستا خواردن بۆ ئامادەکی برسی مەدای بەخوا دوو ڕۆژە تامی خواردنم نەکردووە درۆ دەکەی ئەو گرفتەی خۆ سارا سەرکە دەنا سەرپان دەکەمەوە من پارەم دەوێ لەمە زیاتر بەرگە ناگرم دای زوو بە بڕۆدەرە کار بکە دەی ئەی تۆ لەگەڵما نایت هیچ پەیوەندێکت بە منەوە نییە گرنگەوەی پارە کۆکەیتەوە لەبی نەخەی هەرچەندە ڕقبی لەگەڵمدا و هەرچیەکیشم پێ بکەی و حەتتا ئەگەر خواردنیشم لێ قەدەغە بکەی لە برسانیش بمرم ناتوانی لە گەورەی من کەم بکەیتەوە خوشکەکەم یان کە. من تۆزێ ماندووم بەڵام مەترسە وێنەکەی تۆ هێز و توانای زۆرم پێ ئەبەخشێ ئەلفرێدۆ ئەلفرێدۆ تۆ لە کوێی ئەلفرێدۆ ڕۆمیۆ ئەو کتابەم بۆ هێناوی. بۆ دواجار ئەم کتێبەم دەست کەوت زۆر سوپاس بۆ تۆ ڕۆمیۆ ها؟ ها؟ ئەلفرێدۆ دەیەوێت زیاتر فێربیت؟ منیش زانستم خۆشەوێ. ئەم کتێبە زۆر بەسوودە گوێ بگرە. زانستێکی ڕاستەقینەی مرۆڤە هەر کاتێک زیاتر فێر بووی هێزت زیاتر ئەبێ. هۆ خۆ جێ لێ بوو ماموستا چی گۆت ئەو جارەوانەکان لێ بەر کە تەمبەڵ نەبی. هەموو مەمە ئای چەند دڵخۆشن ئەوان هەر کاتێ بیانەوێ ئەتوانن بخوێنن بەڵام ئێمە ناتوانین ئەی بۆ ئێمەش وەکو ئەوان نەچینە قوتابخانە؟ تۆ ڕاست دەکەی بەڵام دڵتەنگ مەبە هاوڕێکەم من دڵنیام کە ڕۆژێ دادێ هەموو خەونەکانی من دەبێتە ڕاستەقینە. خەون؟ ئمم بەڵێ ڕۆمیۆ ئێمەی دوکەڵ کەش پاکەرەوەکان لە ماڵ و خێزانی خۆمان ڕفێنراوین و ئێمەیان هێناوەتە ئێرە، من ئەزانم زۆرێک لە مناڵی تر هەن وەکوی ئێمە کار دەکەن لە زۆرێک لە شارەکانی تر هیچ یەکێکمان هەست بە خۆشی ناکەین، بەڵام بێگومانم ڕۆژێ دادێ ئێمەش ئەگەینە ئەو ڕۆژە و فێری خوێندن ئەبین هەروەک ئەم قوتابیانە. وەکو ئەم قوتابیانە؟ بەڵێ. پێویستە ئەم هیوایە بێنینە دی چونکە مافی خۆمانە. ئەلفرێدۆ، کەواتە ئەمە خەونەکەتە؟ بەڵێ. من دڵنیام کە سەرەکەویت و خەونەکانیشت بەڕاستی ئەهێنیتە دی. بە تەنیا ناتوانم. ها؟ تۆ یارمەتیم ئەدەی ڕۆمیۆ؟ بەڵام ئاخر. من ئەتوانم یارمەتیت بدەم؟ بەڵێ ئەتوانی ئەگەر بتەوێ. زۆر چاکە زۆر چاکە. ئەی باشە ئێمە تاکەی چاوەڕێ بکەین ئیتر ئێمە ناتوانین بەم سەرما لەم شوێنە ساردە بمێنینەوە تاکە بە دوای دوو کەڵ کێشپاکەرەوەمان نردووە بەم زوانە دێت داوای لێبوردن دەکەم ئەگەر بتانی ژوورێکی تر بەکاربێنی خانمەکەم ئێمە شەرمەزارین پێتێ خزمەتکردن لەم ئوتێلە زۆر خراپ بێت ئێوە دەزانن من ئەفسەرێکی نزیکم لە سەرۆکی ئەم شارە ئەگەر بێت و باسی ئەم ئوتێلەی بۆ بکەم دەزانن ئێوە چیتان بەسەر دێت کە باسی خراپی ئەم وتێلەی بۆ بکەم مۆزەعتان خراپ دەبێت ئەمەش زەرەرە بۆ ئێوە نا نا نا ئێستا جێبەجێ دەکەم تکات دەکەم جەنابی بەڕێز ئەمن ئەمن ئیتر ئەمە بەسیەتی یان کەی سەرسەخت ئەزانم تۆ بە ئەنقەست دواکەی تاوەکو من بێزار بکەی ئای کچێکی چەند لاساری ها. کێ شەربەتی بۆ دێنم بۆی مێشکی بحەسێتەوە. نەخێر پێویست بەوە ناکات مامەڵەی نەرمی لەگەڵدا مەکەن چونکە ئەو ناشرینە شایەنی ئەوە نییە. ببورن کوا ئەو دوو کەڵکێشە کە پێویستی بە پاکردنەوە هەیە. ئەوە تا زوکە زوکە وەرە. بەسەر چاو! من حەز بە چارەی ناکەم. ئازیزەکەم تۆ پێویستە بە زووترین کات لە ناوی ببەیت و لە کۆڵمان ببێتەوە. سەبرت هەبێت. ئەوە ئەو پاروەیە کە ئەلفرێدۆی پێ ڕاو دەکەم و دواییش هەردووکیان لە ناو دەبەم. ئەگەر بێتو بچیت پێام بڵێ لێرە خۆم فڕێ دەمە خوارەوە ها لە شوێنی خۆتا هەڵسۆ هیچ نەکەیت نەجوڵێیت دوورکەوە لێم گەڕێ خۆت بگرە ئای ئەگە دەربا دەماشای خوارەوە نەکەی دەی هەوڵ بدە خۆت بە بۆ ڕێکە و بگرە. دێ ئێستا زۆر بە چاکی خۆت بەم نەوە بگرە. دەی! بۆچی ژان ڕزگار کردم؟ من ئەزانم کە مامم تۆی بە گرێ گرتووە بۆ ئەوەی من لەناو بەریت، وا نییە؟ نەخێر، ویستم یارمەتیت بدەم، من مامی تۆ ناناسم، هێ من بە. درۆ ئەکەی، من درۆ ناکەم. ئه. دوورکەوە ئه. ببوورە، ها؟ من تا ئێستا کچی وەکو تۆ سەیرم نەبینیوە داوای لێ بورد ناکەم ئەگەر ئەزیەتم داوی. ڕاوستە تۆ کێیت چی کار دەکەیت؟ ڕۆمیۆ من دوکەڵکێش پاکەکەمەوە. دوکەڵکێش پاکەرەوە؟ ئای شتێکی چەند خۆشە لەوانەیە تۆ براکەم بناسیت. یان کە ڕای کرد ڕای کرد دەی زوو کە وەرە بیگێم نالی زیۆ دەی زوو کە تۆ چی دەکەیت ئەو ڕای کرد دەی زوو کە زوو ئەو لە دەستمان دەرچوو زوو کە دەی بۆستە یان کە بۆستە یان کە ها نەی یان کەیە بۆستە بۆستە ئا تۆ خوشکێل سێدۆی ها ئەلفرێدۆ! مەترسە، من باشم. پێویستە بحەسێیتەوە، وەرە لەگەڵم. بەڵێ ڕۆمیۆ، من پێویستیم بە حەسانەوە هەیە. ڕۆمیۆ، وابزانم ئێستا کاتی ئەمە هاتووە کە نهێنیەکەی خۆمت پێ بڵێم. نهێنیت شاردۆتەوە؟ بەڵێ هاوڕێکەم، ئێستاش کاتی خۆیەتی کە بۆت بگێڕمەوە. یەڵڵە دەی زانم چیت لە من شاردۆتەوە. من کوڕی یەکێک لە خانەوادە دەوڵەمەند و ناودارەکانم کە پێی دەڵێن مارتینێز. ها؟ پێش ساڵێک بەر لە ئێستا من و یانکەی خوشکم لەگەڵ خێزانەکەمان لە کۆشکێکی گەورە ئەژیاین ئێمە زۆر دڵخۆش بووین دایک و باوکم خۆشەویستی سۆزیانتان بوو لە ماڵەکەماندا هەر ئەوە بوو لەگەڵ گەورەبوونی ئێمە خۆشەویستیمان بۆ یەکتر زیادی ئەکرد و خەڵکیشمان خۆش دەویست ئێمە هیچ کەم و کورتیەک لە ژیانماندا نەبوو جگە لە کەسانێکی دڵ پیس و حەسوود و نزیکترین کەسیشیان، مالیزیۆی مامم و خێزانەکەی گرازیێلا بوون. لەبەر چی هەرچی پارە و پوولە و ناوداری خێزانەکەمان هەیە برام زەوتی کردووە؟ هەر لەبەر ئەوەی چەند ساڵێک پێش من لەدایک بووە. پێویستە دەست بگرین بەسەر ناوبانگ و سامانیان، ئەمەش دەبێت بەهێز لێیان وەربگرین. تۆ ئەزانی چۆن؟ هەموو خانەوادەکە لەناو ببە بە یەکجاری. ها؟ ئێمە هەموو ئەوەی کە جێمان لێبوو بە دایک و باوکمان ڕاگەیاند بەڵام. مالیزیۆی برام پیاوێکی تاکە و بیر لەو شتانە ناکاتەوە. خۆی ئازیزم باوکت ڕاست دەکا پێویستە متمانە بە مامت بکەی ئەو پیاوێکی باشە واز لەو خەونانە بێنە. بەڵام کارەساتەکە ڕوویدا. ئەلفرێدۆ یانکە. باوکە! دایکە! کوڕم، قسەکە ڕاست بوو، دەی زوو گەڕاکە لێرە. با بگرە، ئەوە خەزێنەی بنەماڵەیە و باش ئاگا لێ بێ. ئەلفرێدۆ، وەکوو گیانی خۆت بیپارێزە، زۆر ئاگا لە خۆت و یانکە بێت، کوڕی شیرینم. ڕاکە لەم لاوە دوورکەونەوە. دەی ئەلفرێدۆ، کچم یانکە! نا دایکە. ئەلفریدۆ گەنجینەی خێزانەکەمانی برد و ڕای کرد بڕۆن بیگرن. بە درێژایی پێنج ڕۆژ ناوەستای لە ڕۆیشتن بۆ داوای یارمەتیشمان لە کەس نەکرد. ئەڵێن ئێمە کە ئاگرەکەمان کردوێتەوە ئەیانەوێ بمانگرن بەدوامان ئەکەون تاوەکو ئەو خەزێنەیەمان لێ بستێنن بەڵام ناتوانن بمانگرن من تۆ ئەو خەزێنەیە ئەپارێزم. من زۆر ئەترسم تخوا مەگری ئازیزەکەم بێگومانم کە ڕاستی سەر ئەکەوێت و تاوانباریش سزای خۆی وەر ئەگرێ. پاشان پرچە زێڕینەکەیم بڕی تاوەکو کەس نەیناسێتەوە ئەمە زۆر پێویست بوو بۆ پاراستنی ژیانی ئەو. ئیتر لە ڕۆیشتن بەردەوام بووین دوای دوو مانگ گەیشتینە گوندێکی بچووک یانکا زۆر زۆر ماندوو بوو، هێز و توانای ڕۆشتنی نەمابوو. زۆر ماندوو و برسی دیارن، پێ دەچێ چەند ڕۆژێکە نانیان نەخواردبێ. بەڵێ ئەمە ڕاستە، پێشتر جلوبەرگی وا جوانم نەبینیوە. تکات لێ دەکەم بەڕێز ڕێگەمان پێ بدە کە لێرە بمێنینەوە یارمەتیت ئەدەین لە زەوی کێڵان و و هەروەها لە دروێنەش. دڵتان بەخێو دەکەم یارمەتیتان دەدەم لە کاری ماڵەوە. بەڵام من جوتیارێکی هەژارم ها. و دوای چەند ڕۆژێک پیاوە ڕەشەکە گەیشتە ناو لادێکە. و منیش زۆر بە پەلە ڕێککەوتم لەگەڵی کە بمنێرێتە میلانۆ بۆ کارکردن بەرامبەر بە هەندێ پارە کە بیدەم بە جوتیارە هەژارەکە بۆ ئەوەی ئەویش چاودێری یانکا بکات ئەوە بوو جوتیارە هەژارەکە پارەکەی برد و داوام لێکرد کە بەو پارەیە زۆر چاودێری یانکا بکات ئیتر بۆ ڕۆژی دواتر پێویست بوو لەسرم کە لادێکە جێبێڵم. نا نا من ناتوانم لە دووری تۆوە بژیم. بیانکا خوشکەکەم ئێستامە تاکە چارەسەرە لە ڕێگەی ئێمەدا کە بیکەین. من لە بەهاری داهاتوودا ئەگەڕێمەوە زۆر ئاگاداری خۆت بۆ مەهێڵە دەستگیرت بکەن. پێ ئەچێ پیاوەکانی مامم گەیشتبنە لادێکە و دەستگیریان کردبێ و پاشان هێنابیانە ئەم شارە. ئێستا تێگەیشتم. ئاخ، من چەند بە هیوام کە ئێستا لەگەڵیدا بم. پێ ئەچێ ئێستا زۆر دڵتەنگ بێ. ئەلفرێدۆ، یەڵا با بچین لە دوویانکە بگەڕێین. بێگومان با ئەیدۆزینەوە. ڕۆمیۆ، پێم وتی ناتوانی لە بەردەستی من ڕاکەی. پاش ئەوەی ئەلفرێدۆن هێنێکی گێڕایەوە بە ڕۆمیۆ هەموو هاوڕێکانیان بڕیاریاندا بە هاوکار بن بۆ ڕزگارکردنیان کە بەڵێ سەرکەوتن و توانیان بچنە ناو ئوتێلەکەوە بەڵام ئایا ویست و متمانەی مناڵەکان ئەتوانێ بەرەنگاری چەکی مالی زۆر بێتەوە و سەربکەوێ؟ دەی چاوەڕێ بن.